مەرگ وێستانی هەناسە نییە من گەلێک مردووم بینیوە کە بە ڕێگادا دەڕۆیشتن قسەیان دەکرد جگەرەیان دەکێشا تەڕ دەبوون لە ژێر باران لە تاوڕوانی و تەنایی تێدەگەیشتن شعریان دەخوێندەوە قەرزیان دەدا پێدەکەنین و دەگریان. مرۆڤ وەرگردراوێکی خراپی مرۆڤێکی ترە. پێڵاو نوێکاری پیاسەکانی من بوو چەتر داهێنانی بێسەروەتی من بوو ئەندازە شەترەنجی بێدەنگی من بوو ڕەنگ گوزارشتی دڵتەنگیەکانی من بوو. من یەکەم کەسم کە لە بازنەی دەنگی مەلێکدا بە سەرگەردانی خۆی پێکەنێ، من یەکەمین بەدمەستی سەر زەویم. بێگومان جیهانیان لە خۆشەویستی کەسێک دروست کردوو وەک من کە دروستم کردووە جیهانێک لە خۆشەویستی بۆ تۆ. جگەرەکەم دەتەکێنمە چوارچێوەی پەنجەرەکەمەوە. بێ هیچ دوودڵیەک چونکە جیهان تەپڵەکی ئاژادادی منە بەسەر گۆنای ڕاستمدا فرمێسک بەسەر گۆنای چەپمدا خوێن دەگریم دەگریم بەسەر هەر شتێکدا کە ناڕەوایە. سەرەنجام بەوەفاترین دوانەی جیهان پێڵاوەکانی خۆتن. گوللە نەیدەزانی، تفەنگ نەیدەزانی، ڕاوچی نەیدەزانی کە باڵندەکە خەریکە خواردن بۆ بەچکەکانی دەبات، بەڵام خۆ خودا دەیزانی، نەیدەزانی؟ کە ئێمە هاتین ڕووداوەکە ڕوویدابوو، ئێستا هەر کەسە بە گوێرەی سەلیقەی خۆی شتێک دەڵێ و لە تاریکیدا ون دەبێت. نیوە لە تاریکیدا، نیوە لە ڕووناکیدا دەستدرێژ دەکەم و لە قوڵایی تاریکایی مێژوودا بێشکە جەنگیز خان ڕادەژەنم. ئەرێ بەڕاست نەجیبی ئەسپ پێدا هەڵمانە یان زیرەکی مرۆڤە؟ دەزانی چی؟ هەست دەکەم ژیان کێشە نییە، کێشەکان ژیانن. تەماشا بکە، تەماشا بکە کەوتووینەتە چ ڕۆژێکەوە. سڵاوکردن لە کەسێک کە لە سڵاو تێناگات زۆر کێشەیە. بمبوورە، بەڵام ئاخر ئەڤین چۆن دەنووسرێتەوە؟ من چەند حەز دەکەم چیڕۆکی هەموو ئەو پەپوولانە بزانم کە بێ کۆتا جار لە نامە و شیعرەکاندا سووتان، تا بەڵگەی سووتانی نووسەرەکانیان بن. خۆزگە بە حاجی لەقلەقەکان کە خەویان، عەشقیان، مەرگیان تێدا نییە. منداڵیم خۆش دەوێت ئەو ڕۆژانەی لە بری دڵم سەر ئەژنۆکانم بریندار دەبوون هەندێک زۆر هەژارن تەنها سەروەتیان پارەیە خۆزگەم بە خۆتان کە دەتوانن بگرین و پێ بکەنن ئەم ژیانە پوچە لەوە زیاتر نییە غەریبە بوو ئاشنا بوو ڕاهات. ئەڤیندار بوو. بوو بە بوون. بوو بە ڕۆژگار. ماندوو بوو. بێوەفا بوو. دوور کەوتەوە. بوو بە بێگانە. بەڵام لای هاتنەتۆوە. فێر بووم. ئەم جارە کە دەستەکانم سەرمایان بوو. دەستی کەس نەگرم. گیرفانەکانی خۆم جێی متمانەترن. تەنیا یەکەت لەگەڵ کەس بەش مەکە من یەکجار کردم تەنیا یەکەم بوو بە دە ئەوەندە ترسی من لە دنیا دووبارە بینینەوەی مرۆڤەکانی ئێرەیە ئەم ڕۆژانە لەبری شەرافەت لە مرۆڤەکان تەنها شەڕ و ئافات دەبینی بەڕاستی چاک فێری درۆ کردن بووم من باشم زۆر باشم کاتێک کەسێک بە ئەندازەی تۆ نییە دەستکاری ئەندازەی خۆتی بۆ مەکە هەوڵ دەدەم خەمەکانم نوقم بکەم بەڵام ئەو بێشەڕەفانە فێری مەلە بوون باشە فرمێسک کێشی چەندە کە بە یەکجار ڕشتنی ئەوەندە شانمان سووک دەبێ. چاوەکانم دادەخەم و دڵ دەسپێرم بە دەنگی فلوتی پیاوێکی کوێر کە حەفتا ساڵە عاشقی کچێکی چواردە ساڵە بووە. پێڵاو کە تەنک بێت پێ زامدار دەکات وای بە حاڵی دڵ. ئەگەر خاوەن ماڵەکان دەیانزانی پەنجەرە چەند بۆ مرۆڤ گرینگە ئەوا کرێی پەنجەرەشیان لێ دەسەندین. بە پیاڵەیەک چایش دەتوانی مەست بیت ئەگەر ئەو کەسەی کە دەبێ هەبێ هەبێ. بە دایکمم گوت بمگۆڕەوە بە شتێک، شتێکی بەنرخ، شتێکی گران، دەرزییەکی شکاو، تا بتوانی دڕکی پێتی پێ دەربێنی. ئەو کەسەی کە تۆی بوێ، بە هەر بیانوویەک بێت، ئەمێنێتەوە. ڕێزمان گرتن و. وایانزانی نەزانین گرنگیمان پێدان و وایانزانی سواڵی خۆشەویستی دەکەین، هاوار بوو حاڵی ئەم خەڵکە، نە لە ڕێز تێدەگەن، نە لە گرنگی پێدان، لەلای ئەم خەڵکە دڵخۆش نابیت، ئەوان تەنیا ترت دەکەن. پزیشکەکان هەندێک دەستەواژەیان هەیە کە ئێمە لێی ناگەین، ئێمەش هەندێک ئازارمان هەیە کە ئەوان لێی ناگەن. ئێمە لە هەر شتێک ترساین بەسەرمان هات، وەرن با تۆزێ لە بەختەوەریش بترسین. چ دڵێکی بچووکی هەیە مرۆڤ چەند زوو تەنگ ئەبێ. دوعام بۆ بکە، چاوەکانت گوڵە بە ڕۆژەن، تەماشای هەر کوێ بکەیت خودا لەوێیە. ئێمە بۆ تێدەگەین، ئێمە بۆ دەپرسین خۆت دەناسی؟ من خۆم سێبەرێکم، من چی؟ دەکەومەوە بیرت. سێبەرێ لە سێبەری سێبەرێکدا. مێزێک بۆ کار، کارێک بۆ چەرپا، چەرپایەک بۆ خەو، خەوێک بۆ گیان، گیانێک بۆ مەرگ، مەرگێک بۆ یاد، یادێک بۆ بەرد، ئەمە بوو ژیان؟ ئێمە زوو هاتینە دونیاوە سەرم دێشێ زۆر تا نامەی دواتر تۆماچ دەکەم ئەی ئازارکێشی هەموو سەرئێشەکانم ئانای ئازیز لەم ڕۆژانە هەر کە بیر لە تۆ دەکەمەوە بە وێنەی کۆترێک دەگەم کە لەسەر دارێکی نەناسراو هەڵنیشتووە و لە ژێر لێزمەی باراندا بە شوێن شتێکی نەزانراودا بە چەپ و ڕاستدا مل دەگێڕێت. وەختێک تۆ نیت، ئیتر چاوەکانم باش بن یان خراپ بۆ من هیچ جیاوازییەکی نییە.